کاسێتی بیست و دوو لە پەرتووکی جیهانی سۆفیا دیوی یەکەم لە لاپەڕە شەش سەد و پەنجا و شەشەوە. سەرگورد بێجگە لە جانتایەکی بچووک هیچی تری پێ نەبوو جانتا گەورەکانی لە ڕۆم دابوو بە بارخانە کە لە شوێنی خۆی وەریبگرێت هەرەوەندە بەس بوو پاسپۆرتەکەی بەدەستەوە بگرێت و ڕەت بێت لە گومرکیش کارێکی نەبوو نزیکی سێ کاژمێری مابوو بۆ فڕینی فڕۆکەی لیلە سێن کەواتە فریا دەکەوێت چەند دیاریەک بۆ هاوسەری و کچەکەی بەرێتەوە ئەڵبەت دیاریە سەرەکیەکەی هیڵدەی دوو هەفتە لەمەوبەر ناردبوو و داوای لە هاوسەری کردبوو کە لە ڕۆژی لەدایکبوونی هیڵدەدا بیخاتە سەر مێزی کەناری تەختەکەی تاکو لەگەڵ بەئاگابوونیدا چاوی پێی بکەوێت دوای تەلەفۆنی ئەو جارە کە لەگەڵ هیلدە قسەی کردبوو هیچ هەواڵێکی لێیان نەبوو. چەند دانە ڕۆژنامەی نەرویژی کڕی، مێزێکی بەتاڵی لە کافە پەیدا کرد و دانیشت و فینجانێک قاوەی خوارد. هێشتا سەردێڕی ڕۆژنامەکانی نەخوێندبووەوە کە مایکرۆفۆنی فڕۆکەخانەکە وتی. وەڵامێکی خێرا بۆ ئالبێرت کناگ، داوا دەکرێت هەرچی زووتر پەیوەندی بە بەشی زانیاری فڕۆکەخانەوە بگرێت. دڵی داڕما چی ڕوویداوە؟ نەکاو فەرمانی گەڕانەوەی خێرای بێ بۆ لوبنان، یاخود لە ماڵەوە شتێک ڕوویدابێ. زۆر زوو خۆی گەیاندە بەشی زانیاری فڕۆکەخانە، من ئالبێرت کناگم. وەڵامێکت هەیە خێرایە. بێ درەنگ پاکەتەکەی کردەوە لە ناویدا کاغەزێکی بچووکی تێدابوو لەسەری نووسرابوو، بۆ سەرگورد ئالبێرت کناگ بە دەستی بەشی زانیاری فڕۆکەخانە کاسترۆپ کۆپنهاگن. ئالبێرت بەپەلە نووسراوەکەی خوێندەوە. باوەگیان. بەخێر بیتەوە بۆ ماڵەوە هەروا کە دەبینی تەنانەت ناتوانم چاوەڕێ بم تاکوو بگەیتە ئێرە. ببوورە کە ناچار بووم بە مایکرۆفۆن تۆ پەیدا بکەم، ئەمە ئاسانترین ڕێگە بوو. کۆتایی وەڵامی خراپ ئەوەیە کە بەڕێز ئینکە بریگستۆن ڕاوێژکاری ئابووری نامەیەکی ناردووە دەربارەی دزین و زیانی ئۆتۆمبێلە مارسیدیسەکەی و داوای قەرەبووی زیادەکەی دەکات یا داوای قەرەبووی زیانەکەی دەکات پاشکۆ ئەوەی ڕاست بێ من دەترسم زۆر لە ناو باخەکەدا بگەڕێم چونکە پێ دەچێ مرۆڤ لەم جۆرە جێگایانەدا بە ناو زەویدا بڕواتە خوار بە قوربانت بم هیڵدا کە ماوەیەکی زۆرە خۆی بۆ گەڕانەوەی تۆ ئامادە کردووە یەکەمین کاردانەوەی ئەوە بوو کە سەرگورد پێکەنی، بەڵام پێشیشی خۆش نەبوو بەم جۆرە بکەوێتە بەر گاڵتە. هەمیشە پێی خۆش بوو بەرۆکی ژیانی خۆی بە دەستی خۆیەوە بێت و ئێستا کچەکەی ئەوی لە فڕۆکەخانەی کۆپنهاگن بە گاڵتە گرتبوو. ئەم کارەی چۆن کردووە؟ پاکەتەکەی خستە ناو گیرفانی و بەرەو ڕیزی دوکانەکان بەڕێ کەوت. کاتێک دەچووە ناو دوکانی خواردنی دانیمارکییەوە، چاوی بە پاکەتێکی بچووک کەوت کە لکابوو بە شووشەی دوکانەکەوە. بە خەتی گەورە نووسرابوو بۆ سەرگورد ئالبێرت کناک. سەرگورد پاکەتەکەی لە شووشە کردەوە وەڵامێکی تایبەت بۆ سەرگورد ئالبێرت کناگ لە لایەن فرۆشگەی خواردنی دانیمارکییەوە فڕۆکەخانەی کۆپنهاگن. باوە گیان تکایە کالباسێکی گەورەی دانیمارکی لانیکەم نیو کیلۆ بۆ من بکڕە. دایکیشم لەوانەیە داوای سوسیسی کۆنیاکی بکات. کۆتایی، خاویاری دانیمارکیش خراپ نییە، بەقوربانت بم هیڵدا. ئالبێرتۆ گەڕایەوە و سەیری دواوەی کرد، لەوانەیە کچەکەی هاتبێت بۆ ئێرە، واتە هاوسەرەکەی بۆ پێشوازی لێکردن ناردبێتی، خەتەکە هی هێڵدە بوو. کوت و پڕ سەرگورد هەستی کرد کەوتۆتە ژێر چاودێرییەوە، وەکو ئەوە وابوو کەسێک لە دوورەوە ئاگاداری کارەکانی بێت. هەستی بووکەڵەیەکی لە دەستی منداڵێکدا هەبوو. چووە ناو فرۆشگاکە کاڵباسێکی نیو کیلۆیی سوسیسی کۆنیاکی و سێ قوتوو خاویاری دانیمارکی کڕی لە پاشان لە پشت پێشانگای فرۆشگاکانی ترەوە تێپەڕبوو دەیویست دیاریەکی باش بۆ هیڵدە بکڕێ لەوانەیە ئامێرێکی ژماردن یاخود ڕادیۆیەکی بچووک بەڵێ هەر ئەوە باشە. کاتێک گەیشتە بەردەم فرۆشگای ئامێرە کارەباییەکان چاوی بە پاکەتێک کەوت کە لکابوو بە شوشەی فرۆشگاکەوە لەسەر ئەم دانەیەیان نوسرابوو بۆ سەرگورد ئالبێرت کناک لەلایەن سەرنجڕاکێشترین فرۆشگای فڕۆکەخانەی کاسترۆپەوە لەناو پاکەتەکەدا نوسراوەیەک هەبوو باوە گیان سۆفیا سڵاو سڵاوت دەگەیەنێت و بۆ ئەو ڕادیۆ و تەلەفزیۆنی باوکی بۆی ناردووە زۆر سپاست دەکا دیاریەکی باش بوو بەڵام بەداخەوە چاوبەست بوو هەرچەند دەبێ بڵێم کە سۆفیا ئەم جۆرە چاوبەستنانەی پێ خۆشە. کۆتایی نازانم ئێستا چووی بۆ فرۆشگای خواردنی دانیمارکی یان نا چونکە لەوێی شەواڵی تری لێیە هەروەها لە فرۆشگای مەیفرۆشی و جگەرەیش چەند هەواڵێک چاوەڕێت دەکات. پاشکۆ، من بۆ یادی لەدایکبوونم تۆزێک پارەم کۆ کردۆتەوە بۆیە دەمەوێ نزیکی سێ سەد و پەنجا کرۆن لە پارەی تەلەفزیۆنە دەستیەکەی خۆم بدەم کچەکەت هیلدا کە هەر لە ئێستاوە ناوسکی قەلەکەی پڕ کردووە و زەڵاتەی تایبەتیشی دروست کردووە. نرخی تەلەفیزیۆنە دەستیەکە نۆ سەد و هەشتا و پێنج کرۆن بوو، ئەمە گرنگ نەبوو، بەڵام ئەم فەرمانانەی کچەکەی بە تەواوی ئالبێرکناگی توڕە و جاڕەس کردبوو، بڵێیت هیلدا لێرە بێت؟ لەوە بەدواوە هەرەنگاوێکی هەڵدەهێنا بە وردی لە دەوروبەری خۆی دەڕوانی، هەستی دەکرد هەڵسوکەوتی هەم وەک سیخوڕ وایە و هەم وەکو گاڵتەجاڕ. مافی مرۆڤێکی ئاسایی لەو سەندرابوو خۆی کرد بە فرۆشگایەکی تردا لەوێش پاکە تێکەڵ واسرابوو تەواوی فرۆکەخانە ببووە یاریەکەی کۆمپیوتەری و ئەویش یاریچیەکەی وەڵامەکەی خوێندوو بۆ سەرگورد کناک لەلایەن فرۆشگای فرۆکەخانەوە. لێرە شتێکی وام پێویست نییە بێجگە لە پاستیلێک و تۆزێک شوکولات. لە بیرت نەچێ کە ئەمانە لە نەروی زۆر گرانن. ئەڵبەت دەشزانی دایکم کامپاری زۆر پێ خۆشە. لە ناو ڕێگادا بەردەوام ئاگادار بی نەکا وەڵامێکت لە دەست بچێ. هیڵدە کچە پەروەردە کراوەکەت. سەر گور دەناسێ کێڵ کێشا و چووە ناو فرۆشگاکە بۆ بەجێهێنانی فەرمانی کچەکەی. ئێستا سێ کیسەی نایلۆن و جانتا دەستییەکەی خۆی پێ بوو، بەرەو دەرگای ژمارە بیست و هەشت ی فڕۆکەخانە بەڕێ کەوت، هەڵبەت پێی خۆش بوو کە لە دەستی ئەو هەموو نووسراوە ڕزگاری بێ. بەڵام بە دەرگای ژمارە بیست و هەشت ەوە وەڵامێکی تر هەڵواسرابوو. بۆ سەرگورد ئالبێرت کناگ لەلایەن دەرگای ژمارە بیست و هەشت ی فڕۆکخانەی کاستۆپۆ. ئەمەیش خەتی هیڵدە بوو بەڵام ژمارەکە وا دیار بوو کەسێکی تر نووسیبووی بە ئاسانی نەدەزانرا، وەڵامەکەی هەڵگرت و خوێندیەوە. شتێکی وای نەماوە. لەسەر کورسی کەناری دیوارەکە دانیشت و شتەکانی خستە سەر ئەژنۆی ڕاست دانیشت و چاوی بڕیە بەرامبەری، سەرگوردی لەخۆبایی وەک منداڵێک دەچوو کە بۆ یەکەم جار دەچێت بۆ گەشت. دەیویست ئەگەر هیلدە لێرە بێ زوو بەرچنگی کەوێت و چیتر نەیڵێ چاودێری لەسەر بکا. گەشتیارەکانی دانە بە دانە سەیر دەکرد و هەستی کەسێکی دژە دەوڵەتی هەبوو. هەستی کەسێک کە بەردەوام لە ژێر چاودێری دایە و سەرەنجام بە گەشتیارەکانیان ڕاگەیاند کە سواری فڕۆکە بن. کاتێک کارتی فڕینەکەی دا بە بەشی پێداچوونەوە، چاوی بە پاکەتێکی تر کەوت کە بە مێزێکەوە لکابوو بە توندی هەڵیکەند. سۆفیا و ئالبێرتۆ لە برۆیگ تێپەڕ بوون، تۆزێک دوای ئەوە لە کۆریۆیش ڕەد بوون. سۆفیا وتی، بۆچی ئەوەندە بە خێرایی لێ دەخوڕی؟ کاتژمێر نۆیە، فڕۆکەی سەرگورد ئێستا لە کیویک دەنیشێتەوە و مەترسە کەس ئێمە لەبەر خێرایی ناگرێت. بەڵام لەوانەیە لەگەڵ ئۆتۆمبێلێکی تردا لێک بدرێ. ئەگەر ئۆتۆمبێلێکی ئاسایی بێت قەیناکە، بەڵام ئەگەر لە خۆمان بێت ئەو کاتە چی دەبێت؟ ئەو کاتە دەبێت زۆر ئاگادار بین مەگەر ئاگادار نەبوویت کە لە پەنای ئۆتۆمبێلی بەتمەنەوە ڕەت بووین؟ نا. لە ویستفێل وەستا بوو. بەڵام ناتوانین پێشی ئەم پاسە بکەوین هەردوولامان دارستانە. کێشە نییە. بۆچی تێناگەیت؟ ئەمەی گوت و بایدا بۆ ناو دارستانەکە و لە نێوان دارەکانەوە بەرەو پێش چوون. سۆفیا لە ترسدا هەناسەی وەستا بوو. زۆر ترسام. ئێمە گەر لە ناو دیواریشەوە ڕەت بین هیچ ڕوو نادات، کەواتە ئێمە بۆ دەوروبەرمان وەکو هەوا واین، نا دروست بە پێچەوانەوە شتەکانی دەوروبەرمانە کە وەکو هەوا وایە بۆ ئێمە، من تێناگەم. کەواتە گوێ بگرە. خەڵک بە هەڵە وا دەزانن ڕۆح هەر وەکو هەڵم وایە لە حاڵێکدا ڕۆح وەکو سەهۆڵ وایە. ئەمەم نەدەزانی ئێستا داستانێک دەگێڕمەوە پیاوێک بوو کە بڕوای بە بوونی فریشتە نەبوو ڕۆژێک لە دارستان کاری دەکرد فریشتەیەک هات بۆ لای چیتر ماوەیەک پێکەوە گەڕان و کاتە پیاوەکە وتی زۆر باشە ئەوا من وەرم گرت کە فریشتە هەیە بەڵام بوونی ئێوە وەکو ئێمە ڕاستەقینە نییە فریشتەکە پرسیاری کرد مەبەستت چییە وەڵامی دایەوە کاتێک من و تۆ گەیشتینە بەردەم ئەو بەردە گەورە من ناچار بووم دەوری لێبدەمەوە بەڵام تۆ لێی و ڕەت بووی کاتێک گەیشتینە کۆتەدارێک من هەنگاوم هەڵێنا بەڵام تۆ بە ئاسانی بەناویدا ڕۆیشتیت فریشتەکە سەری سوڕما و وتی، کاتێک لە کەناری بەنداوێکەوە ڕەت بووین و چووینە ناو تەمومژەوە لەبیرتە؟ هەردووکمان ڕاستەوخۆ لە ناویەوە ڕەت بووین چونکە من و تۆ هەردووکمان لە مژ سەختترین. ئۆۆ. سۆفیا ئێمە ئێستا ئەو حاڵەمان هەیە ڕۆح دەتوانێت لە دەرگای پۆڵاییشەوە ڕەت بێت. شتە ڕۆحیەکان بە ساڕوخیش تێک ناشکێت. زۆر باشە زۆری نەماوە بگەینە ریسۆر نزیکی یەک کاژمێر لەومەوبەر لە کەپری سەرگوردەوە بەڕێکەوتوین زۆرم اشتیا لە یەک پیاڵە قاوە هەیە کاتێک لە شلێند تێپەڕ بوون و گەیشتنە فینە کافێیەک لە لای چەپەوە کراوە بوو ناوی کافەکە سێندرێلا بوو ئالبێرتۆ سوکانەکەی سوڕاند و ئۆتۆمبێلەکەی لەسەر چیمەنی بەردەمی کافەکەدا ڕاگرت چوونە ژوورەوە سۆفیا هەوڵیدا قوتوویەکی ساردی دەربهێنێت، بەڵام نەیتوانی بەرزی بکاتەوە، وەکو ئەوە وابوو کە پێوەی لکابێ. تۆزێک دوورتر ئالبێرتۆ دەیویست پیاڵەیەک قاوە بخوات، دەبوایە بە دەست قۆرییە کارەباییەکەی داگرتایە و بەڵام هەرچی گوشاری سەر خست نەیتوانی. زۆر ناڕەحەت بوو ڕووی کردە موشتەرییەکان و داوای یارمەتی کرد، هیچ کەس وەڵامی نەدایەوە هاواری کرد. من قاوەم دەوێت، دەنگی ئەوەندە بەرز و کە سۆفیا گوێی خۆی گرت. بەڵام تووڕەیی ئالبێرتۆ زوو نیشتەوە و کەوتە پێکەنین. کاتێک دەیانویست لە کافەکە بچنە دەر، پیرەژنێک لەسەر کورسیەکان هەستا و هات بۆ لایەوان. پیرەژنەکە تەنورەیەکی سووری زەقی لەبەر دابوو و کۆتێکی شینی کاڵ، دەسماڵێکی سپیشی لەسەری بەستبوو ڕەنگی جلوبەرگی پیرێژنەکە لەناو کافەکەدا لە موشتێک دیارتر بوو. هات بۆ لای ئالبێرتۆ و وتی بۆچی ئاوا هاوار دەکەیت کوڕی من؟ ببوورە. وتت قاوەت دەوێت؟ بەڵێ، بەڵام. ئێمە بۆ خۆمان شوێنی کۆبوونەوەمان هەیە. لەگەڵ پیرێژنەکەدا لە کوێرە ڕێگایەکەوە بە پشت کافەکەدا ڕۆیشتن لە ڕێگا پیرێژنەکە وتی وا دیارە تازە هاتوون وایە؟ ئالبێرتۆ وەڵامی دایەوە لە ئێوە شاراوە نەبێت بەڵێ. قەیدی نییە. بەخێر بێن بۆ دونیای هەمیشەیی بوون. ئەی تۆ؟ من لە یەکێک لە داستانەکانی پەریانی گریمدا خوڵقاوم. نزیکی دوو سەد ساڵ لەمەو بەر ئێوە لە کوێوە هاتوون؟ ئێمە لە ناو کتێبێکی فەلسەفەوە هاتووین من مامۆستای فەلسەفەم و ئەمەیش سۆفیایە و خوێندکاری منە. لە ناو دارستانێکەوە تێپەڕین و گەیشتە شوێنێکی کراوەی بچووک کۆمەڵێک کەپری قاوەیی لێ بوو. لە حەوشەی نێوان کەپرەکاندا بە بۆنەی شەوی یەکەمی هاوینەوە ئاگرێکی گەورەیان کردبووەوە و کۆمەڵێک کەسی جۆراوجۆر لە دەوری ئاگرەکە سەمایان دەکرد. سپی بەفری و چەند دانە لە کورتە باڵاکان، مێری باپێنسۆ و شێرلوک هۆڵمز و پێیەر پان و پیپی گۆرەوی درێژ لەوێ بوون. کڵاوسور و سێندرێلاشی لێ بوو. بەشێک لە کەسە ناسراوەکانی تریش ئامادە بوون، ئەوانە جنۆکە و فریشتە و سیحرباز و هەتا دوایی بوون. لە نێوانیاندا سۆفیا چاوی بە دێوێکی گەورەی ڕاستی کەوت. ئالبێرتۆ بە سەرسووڕمانەوە وتی، چ حەلەلایەکیان بەرپا کردووە. پیرێژنەکە وتی، بەهۆی شەوی یەکەمی هاوینەوەیە ئێمە لە شەوی چلە و شەوی یەکەمی زستان و درێژترین شەوی ساڵ بەملاوە تاکو ئێستا شەوێکی وامان نەبووە. شەوی چلە ئێمە لە ئەڵمان بووین، ئێستاش بۆ گەشتێکی کورت هاتووم بۆ ئێرە، داوای قاوەتان کرد؟ بەڵێ، تکایە. سۆفیا تاکو ئێستا نەیزانیبوو کە کەپرەکان لە کەیک و شیرینی و وردە قەند دروست بوون. چەند کەس لە بەشداربووەکان خەریکی خواردنی دار و دیوارەکە بوون. یەک کەسی شیرینی سازیش دەگەڕا و دیوارەکانی چاک دەکردەوە و سۆفیا، خۆی بزواند و قەپاڵێکی لێ گرت. لە ژیانیدا شتێکی ئەوەندە خۆش و شیرینی نەخواردبوو. پیرێژنەکە خێرا بە دوو فینجان قاوە گەڕایەوە. ئالبێرتۆ وتی بەڕاستی زۆر سپاس. ئێوە میوانە خۆشەویستەکان پارەی قاوەکە چۆن ئەدەن؟ پارە؟ ئێمە وەکو عادەت بە گێڕانەوەی داستانێک قەرزەکانمان ئەدەین بۆ قاوە، داستانێکی سادەیش بێت دەبێت. ئالبێرتۆ وتی ئێمە دەتوانین داستانی سەیر و سەمەری مرۆڤایەتیت بۆ بگێڕینەوە، بەڵام بەداخەوە پەلەمانە دەکرێت ڕۆژێکی تر بگەڕێینەوە و قەرزەکەمان بدەین؟ ئەڵبەت. بەڵام ئەو پەلە پەلەتان لە چییە؟ ئالبێرتۆ کارەکەی پێ وت و پیرەژن وتی، بە ڕاست ئێوە تازەکارن. کەواتە زوو بکەن و پەیوەندی خۆتان لەگەڵ نژادی مرۆڤ ببڕن، ئێمە چیتر پێویستمان بە دنیای ئەوان نییە. ئێمە کۆمەڵێک بوونەوەری نەبینراوین. ئالبێرتۆ و سۆفیا بە پەلە بەرەو کافەی سێندرێلا بۆ لای ئۆتۆمبێلەکەیان گەڕان و. دایکێک لە کەناری ئۆتۆمبێلەکەدا منداڵەکەی ڕائەدێرا و منداڵەکە میزی بە ئۆتۆمبێلەکەدا دەکرد. زۆر زوو لە کورتە ڕێگەوە خۆیان گەیاندە لیلەسێن. فڕینی ژمارە هەشت سەد و حەفتا و شەش کۆپێنهاگن لە سەری کاتدا لە کاتژمێری نۆ و سی و پێنج ی شەودا لە فڕۆکەخانەی کویک نیشتەوە. کاتێک فڕۆکەکە لە فڕۆکەخانەی کۆپێنهاگن هەستا سەر گورد، ئەو پاکەتەی لە مێزی بەشی پێداچوونەوەدا لێکردبووەوە کردیەوە و دەستی کرد بە خوێندنەوەی. بۆ سەر گورد، ئالبێرت کناگ لە کاتی هاتنیدا بۆ ناوی فڕۆکەی کاسترۆپ لە شەوی یەکەمی هاوینی هەزار و نۆ سەد و نەوەد. باوە گیان بێشک وا بیر دەکەیتەوە من لە کۆپن هاگنم بەڵام چاودێری من لەسەر تۆ زۆر ژیرانەترە لەمەیش باوکە تۆ لە هەر شوێنێک بی من دەتبینم ڕاستی ئەوەیە کە من لەگەڵ خانەوادەیەکی قەرەچی بەناوبانگدا ئاشنا بووم کە ساڵیانێکی زۆر لەمەوبەر ئاوێنەیەکی سیحراویان بە دایکی باوە گەورە فرۆشتووە گۆیەکی جیهانبینیشم کڕیوە بۆ خۆم، هەر ئێستا دەتبینم کە تازە لەسەر شوێنی خۆت دانیشتیت، لە بیرت نەچێت کە قایشی تەندروستی بەکار بێنیت و کورسیەکەیشت ڕاست بکەرەوە. تا کاتێک نیشانەی قایش بەستن داگیرساوە قایشەکە مەکەرەوە. هەر ئەوەندەی فڕۆکەکە لە زەوی بەرز بووەوە دەتوانی پشتی کورسیەکەت بخەوێنیت و قەدەرێک ئۆقرەی بگریت تاکو کاتێک دەگەیتە ماڵەوە بێتاقەت نەبیت. کەش و هەوا لە لیلە سێن زۆر خۆشە ئەڵبەت پلەی گەرما لێرە لە لوبنان نزمترە لەگەڵ هیوای فڕینێکی خۆش هیڵدا کچە سیحربازەکەی تۆ شارزادەی ئاوێنەکان و لایەنگری پایە بەرزی گاڵتە و خۆشی سەر گورد نەیدەزانی توڕەیە یاخودی لاکو دۆڕاوە لەناکاو دەستی کرد بە پێکەنین ئەوەندە بە دەنگی بەرز پێکەنی کە گەشتیارەکان لایان کردەوە و چاویان تێبڕی فڕۆکەکە لە زەوی بڕا و شتەی ئەو شتەی بەسەر کەسانی تریدا هێنابوو ئێستا بەسەر خۆی دەهات، بەو جیاوازیەوە کە لایەنی ئەو سۆفیا و ئالبێرتۆ بوون کە دوو کەسی خەیاڵی بوون. وتەکەی هێڵدەی بەجێ هێنا و پشتی کورسیەکەی نزم کردەوە و خەوت. کاتێک لە بەشی بازگەی پاسەپۆرت تێپەڕ بوون هێشتا هەر خەواڵوو بوو و چاوەکانی بە تەواوی نەکرابووە. ئێستا لە ناو فڕۆکەخانەی کیویکدا وەستابوو. هەلهەلەیەک چاوەڕێی دەکرد. دە دوانزە لاوی هاوتەمەنی هیلدە لە یەک کۆ بوونەوە و چەند نووسراوەیەکیان پێ بوو. بە خێر بێیتەوە بۆ ماڵ، هیلدە لە برێکلی چاوەڕواند. عەیبی کارەکە لەوێدا بوو کە نەیدەتوانی خۆی بخاتە ناو تاکسییەک و بۆی دەرچێت. دەبوایە چاوەڕێی ساکەکانی بووایەت، هاوپۆلەکانی هیلدە هەموویان بە دەوریدا دەگەڕان و نووسراوەکەیان پیشان دەدا. پاشان یەکێک لە کچەکان هاتە پێش و دەستەیەک گوڵی پێشکەش کرد. سەرگورد شەرمەزار بوو دەستی بردە ناو دانەیەک لە کیسە نایلۆنەکان و بۆ هەر کام لە خۆپیشاندەران شوکلاتێکی دەرهێنا. تەنیا دوو لەتی بۆ هیلدە تیا مابوو. کاتێک ساکەکانی گەیشت کوڕێکی لاو هاتە پێشەوە وتی، من لە ژێر فەرمانی شازادەی ئاوێنەکاندام و ئەرکم هەیە ئێوە بە ئۆتۆمبێل بگەیەنمە برێکلی. پاشماوەی خۆپیشاندەرەکان لە ناو خەڵکدا تێکەڵ بوون، لە شەقامی هەژدە ییەوە ڕۆیشتن، تەواوی پرد و تونێلەکانی سەر ڕێگا پڕ لە پارچە نووسراو بوو، بەخێر بێیتەوە بۆ ماڵ خواردنی قەل ئامادەیە. ئالبێرت کناگ لە بەردەم برێکلی دا دابەزی، هەناسەیەکی حەسانەوەی هەڵکێشا و بە یەک پارەی سەد کڕۆنی و سێ قوتوو بیرەوە سوپاسی لێخوڕینی ئۆتۆمبێلەکەی بەجێهێنا. هاوسەرەکەی لە دەرەوەی ماڵەوە چاوەڕێی بوو دوای ماچ و مووچێکی زۆر پرسیاری کرد، هیڵدە لە کوێیە؟ لە کەناری ئاوەکە دانیشتووە. ئالبێرتۆ و سۆفیا ئۆتۆمبێلەکەیان لە مەیدانی لیلەسێن لە بەرامبەر هوتێلی نەرویجدا ڕاگرت. کاتژمێر چارەکێکی مابوو بۆ دە، ئاگرێکی گەورە لە دوورگەکانی دەوروبەرەوە دەبینرا. سۆفیا پرسیاری کرد، برێکلی چۆن پەیدا بکەین؟ دەبێت بەدوایدا بگەڕێین ئەڵبەت وێنەی سەردیواری کەپری سەر گوردت لە بیرە کەواتە با پەلە بکەین پێم خۆشە لە پێشی ئەودا بگەینە ئەوێ لە چەند ڕێگە و بەرزی و نزمییەکەوە تێپەڕ بوون و نیشانەیەکی باش ئەوە بوو کە برێشلی لە کەناری ئاو بوو لە ناکاو سۆفیا هاواری کرد لەوێیە دۆزیمانەوە وابزانم تۆ ڕاست دەکەی بەڵام ئاوا بە دەنگی بەرز هاوار مەکە خۆ هیچ کەس دەنگم نابیستێت سۆفیای خۆشەویست، دوای ئەو هەموو وانەی فەلسەفە، دیسان دەبینم کە لە هەڵوێست وەرگرتندا پەلە دەکەیت، زۆر بەداخەوە. بەڵێ، بەڵام لە کوێوە بزانین ئەم دەڤەرە پڕ لە جنۆکە و دێو و فریشتە نییە؟ ببوورە. لە نێوان دەرگا داخراوەکەی باخەکەوە ڕەت بوون و لەسەر بەرد چنەکەوە هاتنە بەر بینای ماڵەکە. ئالبێرتۆ ئۆتۆمبێلەکەی لەسەر چیمەنی کەناری جۆلانەکەدا ڕاگرتبوو، تۆزێک لە خوارترەوە کورسی بۆ سێ کەس دانرابوو. سۆفیا بە ئارامی وتی، هێڵدەم، هیڵدەم دیوە. لە کەناری ئاوەکە دانیشتووە، دروست هەروا کە لە خەوندا دیبوو. بۆت دەرکەوت باخەکەی ئەوان چەندە هاوشێوەی باخەکەی ئێوەیە؟ بەڵێ ڕاست دەکەی. کوت ومت هەر ئەو جۆلانە و شتەکانی تر دەتوانم بچم بۆ لای هیڵدا؟ ئەڵبەت من هەر لێرەدا دەمێنم. سۆفیا بە هەڵاتن چوو بۆ لای کەناری ئاوەکە، زۆری نەمابوو قاچی هەڵبکەوێت بەسەر هیڵدەدا. بە ئەدەبەوە لە پەنایدا دانیشت. هیڵدە بێکار دانیشتبوو و باری بە تەنافی قایەقەکە و یاری ببورن بە تەنافی قایەقەکە دەکرد. لەتە لاپەڕەیەکیش لە دەستی چەپی دابوو دیار بوو چاوەڕێی کەسێکە زۆر زوو و زوو زوو سەیری کاتژمێری دەکرد. سۆفیا لای خۆی بیری کردەوە کە هیلدە زۆر جوانە، قژێکی کاڵی تێکەڵاو و چاوانی سەوزی هەبوو. کراسێکی هاوینەی زەردی لەبەردابوو و تۆزێک وەک یوانا دەچوو. لەگەڵەوەدا کە دەیزانی هیچ سوودێک نییە گەر قسەی لەگەڵدا بکا، وتی، هیلدە من سۆفیام. هیلدە هیچ وەڵامێکی نەبوو. سۆفیا لە پەنایدا چۆکی دادا و بە گوێچکەکەیدا هاواری کرد. هیڵدا دەنگم دەبیستیت یاخود هەم کەڕی و هەم کوێری؟ هیڵدا تۆزێک چاوی هەڵبڕی بە ڕوخساریدا دیار بوو سوکە دەنگێکی بیستووە تۆزێک سەیری دەوروبەری کرد و پاشان سەری وەرگەڕاند و یەک ڕاست چاوی بڕیە ناو چاوی سۆفیا. چاوی بۆکۆ نەدەبووە، دەتگوت لە بۆشاییدا سەیر دەکات. ئالبێرتۆ لەناو ئۆتۆمبێلەکەوە بانگی کرد، ئاوا هاوار مەکە، دەتەوێت باخەکە پڕ بێت لە فریشتەی دەریایی؟ سۆفیا ئارام دانیشت، هەر ئەم دانیشتنەش لە پەنای هیڵدەدا خۆشە. لەنەکاو دەنگێکی یا لەناکاو دەنگێکی پیاوانە هات، هیڵدە! سەرگورد بوو. لە جلوبەرگی سەربازیدا و کڵاوی شین لە لای سەرووی باخەکەوە وەستابوو. هیڵدا لە شوێنی خۆی هەستا و بەرەو سەر گورد هەڵات و لە نێوان جۆلان و ئۆتۆمبێلە سوورەکەدا بەیەک گەیشتن. سەر گورد کچەکەی لە زەوی هەڵبڕی و لە هەوادا خولاندیەوە. هیڵدا لە کەناری ئاوەکە دانیشتبوو و چاوەڕێی باوکی بوو. لە کاتێکەوە فڕۆکەکەی لە کۆپنهاگن نیشتبووەوە، هیڵدا هەر پانزە خولەک جارێک هەوڵی ئەدا بزانێ گەیشتۆتە کوێ و لە چ حاڵێکدایە. خولەک بە خولەکی بەرنامەکەی لە سەر لاپەڕە نووسیبوو و هەموو ڕۆژەکە لە دەستی دابوو. دیسان سەیری کاژمێری کرد، ئێستا یەک چارەکی مابوو بۆ کاژمێری دە. نەکاو لە کارەکانی دڵگیر بووبێت. بەڵام دەکرێ کەسێک بۆ کچەکەی کتێبی فەلسەفی بنووسێت و کارەکان هەروا بە ئاسانی تەواو بێت. ئێستا دەبوایە بهاتایەتەوە، بەڵام ئەم دەنگە چی بوو لە گوێی دا؟ دەتگوت دەنگی کزی هەناسەیەکی بیست و دروست وەکو ئەو کاتەی کە سۆفیای لە خەوندا دیبوو. خێرا سەری وەرگەڕاند و دڵنیا بوو شتێک لە پەنای دایە بەڵام چی بوو؟ لەوانەیشە دەنگی بای هاوینی بێت، ساتێک ترسا، هیڵدە؟ سەیری پشتەوەی کرد. باوکی بوو لای سەرووی باخەکەوە وەستابوو. هیلدا هەستایە سەر پێ و هەڵات بۆ لای باوکی لە نزیکی جۆلانەکەدا پێگەیشتن باوکی بەرزی کردەوە و لە هەوادا سووڕاندی. هیلدا دەگریا. باوکیشی تێدەکۆشێ بەری فرمێسکەکانی بگرێ. هیلدا بووی بە خانمێک. تۆیش بوویت بە نووسەرێکی ڕاستەقینە. هیڵدا فرمێسکەکانی سڕی و وتی ئەمەیش بەو لایە باشە، مەبەستی قەرەبووکردنەوەی کارەکانی بوو. بەڵێ، ئەمەیش بەو لایە. لە دەوری مێزەکە دانیشتن، هیڵدا لە پێش هەموو شتێکەوە داوای باسکردنی بەسەرهاتی هەموو ڕووداوەکانی ناو فڕۆکەخانە و ناو ڕێگای کرد. هەردووکیان دایانە قاقای پێکەنین. پاکەتی ناو کافەکەت دی؟ تەنانەت دەرفەتم نەبوو دانیشم و شتێک بخۆم. خەریکم لە برسان دەمرم. تخوا زۆر داماوی. کەواتە باسی قەل و شتەکە هەمووی درۆ بوو؟ نا، خۆم هەموو شتێکم دروست کردووە دایکم ئێستا دەیانهێنێت. پاشان لە سەرەتا تا کۆتایی داستانی ئالبێرتۆ و سۆفیایان لێک و بەر کرد. لێک و بەر کرد. دایکی خواردنی قەلەکەی هێنا لەگەڵ زەڵاتە و شەرابی سوور و نانی ماڵی کە ئەمەیان دەستکردی هیڵ دەبوو. باوکی خەریک بوو دەربارەی ئەفڵاتوون باسی دەکرد کە کوت و پڕ هیڵدە وتەکەی بڕی، بێدەنگ بە. چییە؟ نەت بیست دەنگی جیڕە جیڕ هات؟ نا. دڵنیام دەنگێکم بیست. لەوانەیشە دەنگی مشکی دەشتەکی بێ. دایکی چوو شووشەیەکی تر شەرابی هێنا، باوکی وتی، بەڵام وانەی فەلسەفەکەمان هێشتا تەواو نەبووە. تەواو نەبووە؟ ئەمشەو دەمەوێت دەربارەی جیهانی کائینات باست بۆ بکەم. کاتێک یلدا لە جێگەی خۆی هەستا و هەڵهات بۆ لای باوکی، فرمێسک لە چاوەکانی سۆفیا کۆ بووبووە. ئەو هەرگیز ناتوانێت سەرنجی یلدا بۆ لای خۆی ڕابکێشێت. سۆفیا حەسوودی بە هیڵدە دەبرد، چونکە وەکو مرۆڤێکی ڕاستەقینە و ئاسایی خوڵقێنرابوو، مرۆڤێک لە گۆشت و پێست و ئێسک. کاتێک هیڵدە و سەرگورد لە پشتی مێزەکە دانیشتبوون، ئالبێرتۆ هۆڕینی ئۆتۆمبێلەکەی لێدا. سۆفیا سەیری کرد، دەتگوت هیڵدەیش بۆ چرکەیەک سەیری دەکات. سۆفیا هەڵات بۆ لای ئۆتۆمبێلەکە و پەڕییە ناوە و لە پەنای ئالبێرتۆدا دانیشت. ئالبێرتۆ وتی، ماوەیەک دادەنیشین بزانین چی دەبێت. سۆفیا سەری بزواند. چی ڕووی داوە؟ هیڵدا چەندە بەختیارە کە مرۆڤێکی ڕاستەقینەیە بەم زوانە گەورە دەبێت و شوو دەکات و منداڵی بەڕاستی دەبێ. دواییش نەوە و نەتیجە. سۆفیا لەبیرت بێ کە هەر پولێک دوو بەری هەیە ئەمە شتێکە کە هەوڵم داوە هەر لەسەرەتای وانەکانمدا فێرت بکەم مەبەستت چیە ڕاستە هیڵدە خۆشبەخت و کامەرانە بەڵام هەر کەس کە زیندوو بێ سەرەنجام ڕۆژێک دەمرێت مردن چارەنوسی ژیانە لەگەڵ ئەوەیشدا ئایا باشتر نیە کە مرۆڤ ژیان بکهات و لە پاشان بمرێت تاکو ئەوەی هەرگیز ژیان نەکات؟ ئێمە هەرگیز ناتوانین وەکو هیڵدە یا وەکو سەرگورد ژیان بکەین، لە لایەکی ترەوە ئەوەیش هەیە کە ئێمە هەرگیز نامرین. لە یادت ماوە پیرێژنەکە چی وت؟ ئێمە بوونەوەرگەلێکی نەبینراوین، دەیوت دوو سەد ساڵ تەمەنی هەیە. لە بەزمی شەوی یەکەمی هاویندا من کەسانێکم دی کە زیاتر لە سێ هەزار ساڵ تەمەنیان بوو. لەوانەیە من زیاتر لە هەر شتێک بۆ ژیانی هیڵدە حەسوودی بکەم. بەڵام تۆیش خانەوادەت هەیە، هەروەها پشیلەت هەیە و دوو باڵندە و کیسەڵێک. بەڵام ئێمە وانمان جێهێشتووە وایە، بە هیچ شێوەیەک وا نییە، ئەو کەسەی وانی بەجێهێشتووە سەرگوردە. سەرگورد دوایەمین وشەی کتێبەکەی نووسیوە، خۆشەویستی من، سەرگورد چیتر هەرگیز ئێمە پەیدا ناکات. واتە ئێمە دیسان ئەوێ دەبینینەوە؟ هەرچەند جارێکە بمانەوێ، بەڵام لە پشت کافەی سێندرێلاوە دۆستانێکی تازەمان پەیدا کردووە. خانەوادەی کناک دەستیان بە خواردنی ئێوارە کرد، سۆفیا بۆ ساتێک نیگەران بوو، نەکاو ڕووداوی میوانییە فەلسەفییەکە دووپات بێتەوە. کاتێک سەرگورد لە پەنای هاوسەرەکەیدا دانیشت، سۆفیا دیمەنی میوانییەکەی خۆیانی هاتە پێش چاو، بەڵام بە خۆشی تەواو بوو. ئۆتۆمبێلی ئالبێرتۆ تۆزێک دوورتر لەو شوێنەی کە سەرگورد و خێزانەکەی نانیان دەخوارد وەستابوو. جار جار دەنگێک لەوان بەرز دەبووەوە، سۆفیا و ئالبێرتۆ دانیشت و دانیشتن و سەیری باخکەیان دەکرد. کاتی زۆریان هەبوو بۆ ئەوەی بە وردی بیر لە ڕووداوە ناخۆشەکانی ڕۆژی میوانیەکە بکەن و نزیکی نیوەشەو خانەوادەی کناک لە سەر خواردن هەستان و هیڵدە و سەرگورد بە ئارامی بەرەو جۆلانەکە ڕۆیشتن و دەستیان بۆ دایکی هیڵدە ڕادەتەکان کە دەچووە ژوورەوە دایە باشترە تۆ بخەویت ئێمە قسەمان زۆرە کە بیکەین.